لە بڵاوکراوەکانی گۆڤاری ئاو بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين بە دروشمی هیممەت بەرزی و خاوەنی عەقڵی ئاسوودە. وەک چۆن ئەقڵەکان بە گوێرەی ئەو زانیاری و ئاگاداریەی خوا پێی بەخشیون جیاوازن، ئاواش دەروونەکان بە گوێرەی ئەو خەمانەی میللەتەکانیان کە هەڵیان گرتوون جوداوازن. کەسانی هەن هەموو خەمیان نانێکی گەرم و ئۆتۆمبێلێکی کەشخە و بەرگێکی جوان و خەوێکی خۆش و ئافرەتێکی نازدار و دیمەنێکی درۆیین و ناوێکی بەتاڵە. وەک ئیمامی بەننا دەڵێت، کەسانێکیش هەن خەمەکانیان ئەقڵێکی ئامادەیی بۆ دروست کردوون کە بەردەوام لە بیری میللەت و پێداویستییەکانی و چاککردنی ڕەوشی ژیانیەتی بێ ئومێد نابێت و خۆی بەدەستەوە نادات و پشوو نادات. هیممەت بەرز و کۆڵنەدان لە بەرەنگاربوونەوەی ستەمکاران و پابەندبوون بە بیروباوەڕ بابەتی چیڕۆکی ئەمجارەمانە و پاڵەوانەکەش شێخ ئیمام ئەحمەدی کوڕی حەنبەلە. ئیمام ئەحمەدی کوڕی حەنبەلی شەیبانی ساڵی سەد و شێست و چاری کۆچی لەدایک بووە، نە باپیر و نە باوکیشی نەبینیوە، دایکی دوای مەرگی هاوسەرەکەی شووی نەکردووەتەوە و پێی باشتر بووە خۆی بۆ بەخێوکردن و پەروەردەکردنی منداڵەکەی تەرخان بکات. سەرەنجامیش ئەو بوو لە قەناعەت و عیززەت و هیممەت بەرزی هێنایە بەرهەم. دایکی ڕووی پێ کردە زانست و قورئانی پیرۆزی پێ لەبەر کرد، زیرەکی و ڕژدی پێوە دیار بوو، ڕەوشتێکی بەرزی هەبوو. پاش ئەوەی زانستەکانی ئایین و زمانی خوێند، ڕووی کردە خوێندنی فقه. بەڵام حەزی بە فەرموودەناسی بوو، هەر لەو زانستەدا قۆڵی خۆی لێ هەڵماڵی و هەر لەو پێناوەشدا سەرباری هەژاری و کەمدەستی عێراق و حیجاز و یەمەن و شامی کرد و سەختی سەفەر و گەڕانی چەشن ئەو لە کاتێکدا مەرەکەبدانەکەی بەدەستەوە بوو دەیوت تا ئەو کاتەی دەچمە گۆڕ بە دوای زانستەوە دەبم و مەرەکەبدانەکەم دانانێم ئیمام ئەحمەد سەرکەوتوو بوو لە هەڵبژاردنی مامۆستاکانی کە زیاتر لە سەد کەس بوون و ڕۆڵیان لە بنیاتنانی کەسایەتیدا هەبوو، دیارترینیشیان هەشیمی کوڕی بەشیر بوو کە چوار ساڵ لەگەڵیدا بوو، یەکێک بوو لەوانەی لەگەڵ ئیبراهیمی برای محەممەدی نەفسی زەکییە ڕووبەڕووی ستەمی عەباسییەکان بووەوە و کوڕێکیشی لە شۆڕشەکەدا کوژرا. یەکێکی تریشان عەبدولڕەزاقی سەنعانی ئیمامی یەمەن بوو، دوو ساڵ لای مایەوە، ماموستایەکی تریشی یەزیدی کوڕی هاڕوونی ئیمامی سەردەمی خۆی بوو کە هەیبەت و دەسەڵاتی بەسەر دەروونی بەرامبەرەکانیدا هەبوو، دەوترێت کە حەفتا هەزار کەس لە ئەڵقەی دەرسەکانیدا ئامادە بوونە و کەسێکی کارا بووە لە فەرمانکردن بە چاکە و بەرگەگرتن لە خراپە. تەنانەت خەلیفە مەئموون لێی ترساوە و وتوویەتی، ئەگەر پایەی یەزیدی کوڕی هاڕوون نەبێت، بە ئاشکرا باس لە خەڵقی قورئان دەکەم. هەرواش بوو، ئەو فیتنەیە پاش کۆچی دوایی یەزید سەری هەڵدا. ئیمام ئەحمەدی کوڕی حەنبەل بەو شێوەیە و بە هیممەتێکی بەرزەوە بەردەوام بوو لە بەدەستهێنانی زانست و گوێی بە هیچ ئارەزووێکی دونیایی نەدەدا، تەنانەت لە ماڵێکی بچووکدا ژیانی بەسەر دەبرد و تەنیا خورما یان پارچەنانێکی دەخوارد لە ژیانیدا لە میوەیە تەنیا ترێ و کاڵەکی کڕیوە ئەو دەیوت ترسان لەخوا ڕێم لێ دەگرێت و نان و ئاو بخۆم هەر کاتێک مردنم بەبیر دێتەوە دنیام لەبەر چاو دەکەوێت دنیا خواردنێکی بێتام و بەرگێکی شڕە، هەمووشی چەند ڕۆژێکە، هەژاریەکەم بە هیچ ناگۆڕمەوە. ئەگەر ڕێگەیەکیش بدۆزمەوە بۆ ئەوەی لێی دەربچم، بەبێ ئەوەی ناوم هەبێت دەردەچووم. پارەی لە هیچ کەسێک وەرنەدەگرت، بە تایبەتیش لە خەلیفەکان. منداڵ و خزمانیشی ئاگادار دەکردەوە کە پارەیان لێ وەرنەگرن. ئەوەی لەو مەسەلەیەدا گوێی لێنەگرتایە، پەیوەندی لەگەڵ دەپچڕاندن و نان و ئاوی لەگەڵ نەدەخواردن، بەو پارەیە دەژیا کە لە بەکرێدانی پارچە زەویەکەوە بەدەستی دەهات کە بە میرات لە باوکیەوە بۆی مابووەوە، هەرکاتێک پێویستی بە پارە بوایە شتی بەدەستی خۆی دەچنی و لە بازاڕدا دەیفرۆشت، کتێبێکی مەزنی لەبارەی زوهدەوە نووسیوە و بەوە پێناسەی کردووە کە خۆشی نەهاتنەوەیە بە ڕوو تێکردنی دونیا و دڵتەنگ نەبوونە بە پشتێکردنی. ئیمام ئەحمەد هەروەک چۆن پارە و دارایی ڕەت دەکردەوە، وەرگرتنی پایە و پۆستی ڕەسمیشی ڕەت دەکردەوە. کاتێک پێشنیاز کرا بکرێت بە قازی، ڕازی نەبوو پۆستەکە وەربگرێت و پێی وابوو کە پۆست وەرگرتن لە ستەمکاران یارمەتیدانیانە لە ستەمکاری. ڕووپامایی بۆ هیچ کەسێک نەدەکرد و هەر کاتێک هەڵەیەکی ببینیایە بەبێ سڵەمینەوە ڕەخنەی لێ دەگرت. خۆزگە ئەوانەش کە ئەمڕۆ خۆیان بە شوێنکەوتی ئەو ئیمامە دەزانن پابەندی ڕێبازەکەی بوونایە لە ڕەتکردنەوەی ستەم و ستەمکاران. پێشەنگی ئیمام ئەحمەد لە زوهد و وەڕع و زانستەکانی قورئان و فیقه و فەرموودە ئەو پیاوەیان کرد بە پێشەنگ لە مەردایەتی و هەڵوێستی نەبەردانە و ئارامگری و پێداگری لەسەر حەق و هیممەتبەرزی. ئاسوودە نەدەبوو بەبێ بەرگریکردن لە ئایین و بیر و باوەڕەکەی و ڕووبەڕووبوونەوەی بیدعە و سەرلێشێواوی، کە ترسناکترینیان فیتنەی خەڵقی قورئان بوو، ئەو کارەساتەی خەریک بوو بنەمایەک لە بنەماکانی ئایینی ئیسلام بڕوخێنێت کە ڕەتکردنەوەی سیفەتێک لە سیفەتەکانی خوای گەورە بوو کە ئاخاوتنە، چونکە چەسپاندنی ئەم وتەیە سەری بۆ ڕەتکردنەوەی سیفەتە جوان و باڵاکانی خوای گەورە دەکێشا. کە دەوترێت قورئان مەخلوقە مانای وایە خوای گەورە قورئانی دروست کردووە کە دروستیشی کردووە لەبەر ئەوەیە خۆی نائاخفێت ئاخاوتنیش نوێ دەبێتەوە بەڵام خوا نوێ نابێتەوە بە حیسابی خۆیان دەیانەوێت خوا پاک بگرن کەچی یەکێک لە سیفاتەکانی لێدا دەڕنن کە لە قورئانی پیرۆزدا باس کراوە ڕێدان بەمەش دەبێت بە دەروازەیەک بۆ گاڵتەکردن بە تەواوی سیفەتە جوانەکانی خوای گەورە نەعوذ باللە مانایەکی تریشی دروستکراوی قورآن ئەوەیە کە بە دووچاری کەم و کوڕی و لە ناوچوون دەبێتەوە ئەمەشتانە لێدانی ئاسان دەکات یەکەم کەسێک کە ئەم وتە چەواشەکاریانەی داهێنا بیدعەچێکی سەر لێ شێوا بوو بە ناوی جەعدی کوڕی دیرهەم کە لە سەردەمی هیشامی کوڕی عەبدولمەلیکی خەلیفەی ئومەوی دایهێنا، پاش ئەوەی دەستگیر کرا، خەلیفە بڕیاری کوشتنی دا، دە ساڵ دواتر کەسێکی تر بە ناوی جوهەمی کوڕی سەفوان دەرکەوت و وتەکەی هێنایەوە بەرباس، ئەم پیاوە دامەزرێنەری رێبازی جوهەمییە. فیتنەکە جارێکی تر لە سەردەمی خەلیفە هاڕونە ڕەشید و لە سەر دەستی کەسێک بە ناوی بیشری مەریسی سەری هەڵدایەوە. کە یەکێک بوو لە زانا گەورەکانی لۆجیکی عەقڵی، خەلیفە هەڕەشەی کوشتنی لێکرد، بۆیە خۆی لەبەرچاوان ون کرد، تا ئەو کاتەی خەلیفە مەئموون دەسەڵاتی گرتە دەست. مەریسی چووە بن کڵێشەی مەئموونەوە و قەناعەتی بە بیرۆکەکەی پێ هێنا. سەرەتا زانایان کەوتنە بەرپەچدانەوەی، بەڵام مەئموون خەڵکی بۆ وەرگرتنی بیرۆکەکە بان کرد و دەسەڵات و هێزی خۆی بۆ ئەوە خستە گەڕ. فەرمانی بۆ والی بەغدا نارد قازی و زانایان تاقی بکاتەوە دواتر بە دوای حەوت لە زانا بەناوبانگ و ناسراوەکانی شارەکەی نارد هەمویان لە ترسا ڕایانگەیان کە بیرۆکەکەیان قبوڵە بۆیە یەکەمین تیرۆر تیرۆری دەوڵەت و لادەرانە نەک ئەهلی سنت کە باوەڕیان بە گفتوگۆ و دانوستانە مەئمون کە بینی ئەوانەی دانیان بە بیرۆکەکە دانا جورئەتی زیاتری وەرگرت و بە دوای کۆمەڵێک زانای تری ناردی بۆ ئەوی تاقی بکرێنەوە کە یەکێکیان شێخ ئیمام ئەحمەدی کوڕی حەمبەل بوو ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ چەند بکرێنەوە چەند جارێک هەموان تاقی کرانەوە ئیمامی ئەحمەد لە تاقیکردنەوەکەیدا دەیوت، قورئان کەلامی خوایە و لەوە زیاتر ناڵێم. مەئمون ناردی بە دوای ئەوانەی بیرۆکەیان ڕەتکردبۆوە تا بە کۆتکراوی ببرێنە بەردەستی، تا خۆی تاقیان بکاتەوە. ئەوکات هەموو زانایان ڕەزامەند بوونیان بە بیرۆکەکە ڕاگەیاند، تەنیا چواریان نەبێت، ئەوانیش خرانە ئەو دیوی ئاسنەوە و دوانیان ڕەزامەند بوونیان ڕاگەیاند، دوانەکەی تر مانەوە کە یەکێکیان ئیمامی ئەحمەدی کوڕی حەنبەل و ئەویتریشیان زانایەکی گەنج بوو بەناوی محەمەدی کوڕی نوح بەم جۆرە زانایان بەش بەش بوون بەشێکیان نەرمیان نواند و هەر لە سەرەتاوە خۆیان پاراد کە زۆربەیان لە زانانی دەربارەی دەسەڵات بوون بەشێکی تریان ڕووبەڕووی دەسەڵات بوونەوە بەڵام خۆیان بەرامبەر بە زەبر و زۆری ڕانەگرت و دواجار ملکەچ بوون بەشێکی تریشیان ئەوانە بوون کە تا سەر لەسەر هەڵوێستی خۆیان مانەوە، بڕیاردرا هەردوو زانا محەمەد و ئەحمەد ببرێنە بەردەم خەلیفە مەئمون لە تەرسوس، لە ناوچەی ڕەحبە پیاوێکی خێڵەکی عەڕەب بەلایانەوە تێپەڕی، سڵاوی لە ئیمام ئەحمەد کرد و پێی وت، پیاو! تۆ نوێنەری خەڵکی، نەبیتە مایەی نەگبەتیان، تۆ ئەمڕۆ گەورەی خەڵکی، نەکەی بەدەم خواستەکانیانەوە بچی، چونکە ئەو کات خەڵکیش تەسلیمیان دەبن لە ڕۆژی دواییشدا تاوانەکەیان دەکەوێتە سەر شانی تۆ ئەگەر خوات خۆش دەوێت ئارام بگرە ئەگەر بکوژرێیت بەهەشت چاوەڕێتە هۆگەر نەشکوژرێیت هەر دەمریت ئەگەر بژی بەسەر بەرزانە دەچیت وتەکەی ئەو پیاوە کاریگەریەشی زۆر و بێوێنەی کردە سەر ئیمام ئەحمەد و لەسەر هەڵوێستەکەی زیاتر سووری کرد کاتێک کاروان گەیشتە بارەگای خەلیفە، یەکێک لە خزمەتکارەکان بە چاوی پڕ فرمێسکەوە ڕووی کردە ئیمام ئەحمەد و پێی وت، هەرچەندە دڵ لە دڵیشم گرانە ئەو قسەیەت پێ دەڵێم، بەڵام مەئموونم بینی شمشێری بەرز کردبۆوە و سوێندی بەو خزمایەتیە دەخوارد کە لەگەڵ پێغەمبەری خوادا هەیەتی، ئەگەر باوەڕ بە خەڵقی قورئان نەهێنێت بەو شمشێرە بتکوژێت. ئیمام ئەحمەد کەوتە سەر ئەژنۆ و ڕووی بۆ ئاسمان بەرز کردەوە و وتی، ئەی خودای گەورە ئارامی تۆ ئەو ستەمکارەی وا لێکردووە جورئەت بە خۆی بدات لەم بدات و ئەو بکوژێت دەسا خوایە ئەگەر قورآن کە کەلامی خۆتە خوڵقێنراو نییە خۆت لە بری ئێمە بیپارێزە بەوەی دەتەوێت بەو جۆرەی ویستی خۆتی لەسرە هەروەها دوعاشی کرد کە خوا مەمونی پێپیشان نەدات شەوی بەسەردا نەهات کە بامگوێژی کۆشک بانجی ڕادێرە مەمون مرد و مەمون مرد بەڵام وەسیەتی بۆ موعتەسیمی برای کردبوو کە پابەندی مژاری خەڵقی قورئان بێت و بۆ ئەو مەبەستە پشت بە ئەحمەدی کوڕی ئەبو دوئادی وەزیر و سەرکردەی موعتەزیلەکان ببەستێت لەبەر ئەوەش کە موعتەسیم خۆی پیاوێکی سەربازی بوو ئەوەندە سەروکاری لەگەڵ زانستدا نەبوو ئەحمەد ئەوەی قۆستەوە و جارێکی تر فیتنەکەی هەڵگیرساندەوە ئەحمەدی کوڕی حەنبەل و موحەممەدی کوڕی نوح بە کۆتەکانیانەوە ڕەوانەی بەغدا کرانەوە. موحەممەد لە ڕێگەدا نەخۆش کەوت و هەستی بە نزیکبوونەوەی مەرگ کرد، بۆیە بە ئیمام ئەحمەدی وت، بۆ خاتری خودا تۆ وەکو من نیت، تۆ پیاوێکی خەڵکی لاساییت دەکەنەوە و چاویان لە دەمی تۆیە، بۆیە لە خوا بترسە و نەکەی لەم ڕێ لابدەی. محەمەدی کوڕو نوح مرد ئیمام ئەحمەد نوێژی لەسەر کرد و بەخاک سپێررا بڕیاری بەندکردن بۆ ئیمام ئەحمەد دەرچۆوە کاتێک بڕیارەکەی پێگەیشت فەرمووی ڕەبی سجن و ئەحەب و ئیلەیە مما یەدعونەنی ئیلەی ڕۆژی حەڤدەی ڕەمەزان ئیمام ئەحمەد گوێزایەوە بارەگای والی هەر ڕۆژەی دوو کەس دەنێدرانە لای بۆ ئەوی مشتومڕی لەگەڵدا بکەن بەڵام هیچیان دەست نەکەوت دواتر گوێزرایەوە بارەگای خەلیفە. ڕۆژێک برایە لای موعتەسیم. لە کاتێدا کە ئەحمەدی کوڕی ئەبو دوئاد و ژمارەیەکی بەرچاو لە سەرانی فیتنە لە لای دانیشتبوون. ئیمام بە کۆتەکانیەوە داوای کرد ڕێی بدرێت دابنیشێت، ڕێی پێدرا. تۆزێک وەستا. ئینجا ڕووی کردە موعتەسیم. وتی، میری ئیمانداران! ڕێم دەدەی پرسیارێکت لێ بکەم؟ فەرموو، پێغەمبەر بانگەوازی بۆچی کرد؟ هەڵوێستەیەکی کرد و ئینجا وتی. بانگەوازی کرد بۆ ئەوەی شایەتی بدرێت کە هیچ خوداوەندێک جگە لە خوای گەورە نییە و محەممەدیش نێرراوی ئەوە. منیش شایەتی دەدەم کە هیچ خوداوەندێک جگە لە خوای گەورە نییە و محەممەدیش نێدراوی ئەوە، دواتریش وتی، ئیبن عەباسی باپیرت دەڵێت، کاتێک شاندی نەوەی عەبدولقەیس هاتنە لای پێغەمبەر بەر دروودی خودا بکەوێت، لێیان پرسی، ئیمان چییە؟ فەرمووی دەزانن چییە؟ وتیان خوا و پێغەمبەرەکەی باشتر دەزانن. فەرمووی ئەوەیە کە شایەتی بدەن جگە لە خوای گەورە هیچ خوداوەندێک نییە و محەممەدیش نێردراوی ئەوە. ئینجا نوێژ بکەن و زەکات بدەن و پێنج یەکی دەستکەوتان بدەن بە پێغەمبەرەکەی صلی اللە علیه وسلم منیش دان بەم شتانە دەنێم معتصم وتی بەخوا ئەگەر بەدەستی کەسانی پێش خۆمەوە نەمدیبای خۆم پیشان نەدەدای ئیمام وای زانی ئازاد دەکرێت بەڵام معتەسیم داوای لە ئامادەبووان کرد مشتومڕی لەگەڵدا بکەن ئەویش وەرامی دانەوە و ماندوو بێدەنجی کردن کاتێک هیچیان پێ نەمایەوە، ئەحمەدی کوڕی ئەبو دوئە هاتە دەنگ و وتی، میری ئیمانداران! بەخوا ئەم پیاوە پیاوێکی گومڕا و سەرلێشێواو و ڕێ لە خەڵکیش ون دەکات. ئەمانە دادوەر و زانایانن. حەز دەکەی لەوانیش بپرسە، وایە یان نا؟ بۆ ڕۆژی دواتر ئیمام و زاناکانی دەربارەی موعتەسیم بە ئامادەبوونی خۆی هێنرانەوە. ئیمام بەردەوام بوو لە ڕەتدانەوەی وتەکانیان. هەر کاتێکیش. بەڵگەیەکیان لە دەرەوەی قورئان و فەرموودەی پێغەمبەر بەر درودی خودا بکەوێت دەهێنایەوە دەیوت نازانم ئەمە چییە مشتومڕ تا کاتی خۆر ئاوابوون بەردەوام بوو کاتێک معتەسیم بێزار بوو داوای کرد تەنیا خۆی و ئیمام ئەحمد و کوڕی ئەبوو دوعات بمێنەوە هەوڵی زۆریان لەگەڵدا بەڵام هەر نەچوە سەر ڕایان بۆیە گەڕێنرایەوە بەندیخانە ڕۆژی سێم هێنرایەوە و مشتومڕ جارێکی تر دەستی پێکردەوە و درێژەی کێشا خەلیفە و ئیمام تاک بوونەوە پێیوت ئەحمد تۆ خۆت پێ چییە وەرە سەر ڕێ بەدەستی خۆم ئازادت دەکەم بەڵام ئیمام ئەحمد هەر ڕازی نەبوو معتەسیم بڕیاریدا ئەشکەنجە بدرێت خراە سەر تەختەدارێک و هەردوو قۆڵی ئەوەندە ڕاکێشران تا لە جێ چوون موعتەسیم بەزەیی پێ دەهاتەوە، بەڵام کوڕی ئەبو دوئا چووە بن کڵێشێوە وتی، میری ئیمانداران! ئایا وازی لێ دەهێنیت تا بوترێ دوو خەلیفەی بەزاندووە؟ موعتەسیم توڕە بوو، فەرمانی دا بدرێتە بەر قامچی، تا ئەوەی حەڤدە قامچی لێ درا، لێی نزیک بووە و وتی، ئەحمەد! بۆ خۆت بە کوشت دەدەیت؟ بە خوا من بەزەییم پێت دادێتەوە! یەکێک لەو کەسانەی لە دەوروبەریدا بوون ئەوەی پێ ناخۆش بوو بە موعتەسیمی وت میری ئیمانداران بیکوژە، خوێنی لە ئەستۆی من. موعتەسیم فەرمانی دا بکەونەوە لێدانی، ئینجا وتی شتێکم پێ بڵێ کەمترین ڕووناکی لێوە بێت بە دەستی خۆم بەرت دەدەم. ئیمام ئەحمەد وەرامی نەدایەوە، موعتەسیم فەرمانی دا بدرێتە بەر قامچی، تا ئەوەی بوورایەوە لەسەر ڕوو ڕایان کێشا و پێیان دا کێشە، بەبێ ئەوەی هەستی پێ بکات، تا ڕۆژی دواتر بە ئاگا نەهاتەوە. خەڵکی خرۆشان و لە دەوروبەری کۆشکەکەی موعتەسیم کۆبوونەوە و خەریک بوو شۆڕش بەرپا بکەن. بۆیە ئیمام ئەحمەد پاش بیست و هەشت مانگ بەندکران ئازاد کرا. کە ئازاد کرا خەڵکەکە چوونە بەردەرگای ماڵەکەی و لێیان پرسی کە چی وتوە تا بیڵێنەوە وتی دەبێت چی بڵێم بنووسن و شایەتی بدەن کە قورئان کەلامی خوایە و مەخلوق نییە ئا بەم جۆرە ئەگەر ئەوانەی حەقیان لایە خۆڕاگر بن، ناحەقی لە بەرامبەریان دەکشێتەوە، بەڵام ئەگەر بۆ تەنیا ڕۆژێکیش بێت بوەستن و بە دوای حەقەکەیانەوە نەبن، ناحەقی خۆی دەچەسپێنێت. موعتەسیمیش مرد و دوای خۆی واسیقی کوڕی بوو بە خەلیفە. واسیقیش هەمان بیری باوکی هەبوو، بەڵام دەستی بۆ ئیمام ئەحمەد نەبرد، بەڵکو تەنیا لە بەغدا دووری خستەوە و ڕێی وانەوتنەوەی لێگرت. ئیمامیش لە تەواوی ئەو ماوەیەی واسیق لە دەسەڵاتدا بوو لە بەرچاوان گوم بوو. ساڵی دوو سەد و سی و دوو کۆچی واسیق مرد و متەوەکیل بوو بە خەلیفە. متەوەکیل گڕی بیدعەکاری کوژاندەوە و موعتەزیلەکانی کەنار خست و ئەهلی سوننەی لە خۆی نزیک کردەوە. ڕێزی لە ئیمام ئەحمەد نا، بەو جۆرە ئەو میحنەتە کۆتایی پێ هات. ئیمام ئەحمەد تەنیا کەس نەبوو کە دووچاری فیتنە هاتەوە، ئەو فیتنەیە هەموو لایەکی دەوڵەتی گرتبەوە و بەندیخانەکان پڕ کرابوون لە زانایان و دەم سپیان، ئەوانەی دژ بە بیروباوەڕە چەوتەکان وەستانەوە. ئەحمەدی کوڕی نەسری خوزاعی کە یەکێک بوو لە زانا گەورەکانی مەزهەبی حەنبەلی و باوەڕی بە پێویستی دەرچوون لە فەرمانڕەوای ستەمکار هەبوو، دژ بە ستەمکاری وەستایەوە و سەرکردایەتی ستەمکاری هەبوو و سەرکردایەتی شۆڕشێکی چەکداری کرد و ژمارەیەک لە زانایان هاوکاری بوون بەڵام شۆڕشەکە شکستی هێنا ئەحمد دەستگیر کرا و خوێنی حەڵال کرا و شەهید کرا نعیمی کوڕی حەمادی زاناش لە بەندیخانە گیانی سپارد ئەو وەسیەتی کردبوو کۆتاکانی بخرێتە گۆڕەکەیەوە لە میسریش یوسفی بوویەتی و چەند زانایشتر لە زینداندا گیانیان سپارد ئەو میحنەتە ڕاستگۆی و بەهێزی و خۆڕاگری ئیمام ئەحمەدی سەلماند، پشت بە خوا بەستنیشی سەرچاوەی سام و هێزی بوو، ڕۆحی باڵا و ڕەوشتی بەرزی وایان لێکرد گەردنی هەموو ئەوانە ئازاد بکات کە ئازاریان دابوو جگە لە بیدعەچیەکان، هەمیشە ئەو وتەیەی خوای گەورە، ولیعفو ولیصفحو، واتە لێیان خۆش ببن و لێیان ببورن ئەگەر هەڵەیەکیان کردبی لەسەر زار بوو بەرامبەریان. ئیمام ئەحمەد ڕۆژی هەینی، دوازدە ی ڕەبیعی یەکەمی ساڵی دوو سەد و چل و یەک ی کۆچی، لە تەمەنی حەفتا و حەفت ساڵیدا گیانی سپارد و گەڕایەوە لای خوای گەورە. خەڵکێکی زۆر بۆ ناشتنی کۆبوونەوە، کە ژمارەیان سەدان هەزار کەس ببوو. بەڵکو لە هەندێک سەرچاوەدا هاتووە کە ژمارەیان یەک ملیۆن کەس بووە. ژیانی دونیا تیژییە، لە ڕووداو و ململانێی لە نێوان حەق و ناحەق. خەڵکیش لە ئاست ئەو ململانێیە سێ جۆرن. بەشێکیان حەق لە دڵیاندا دەدرەوشێتەوە و لە مێشکیاندا هەست بە نیگەرانی زۆر دەکەن و تا ناحەقیەکەش زیاتر بێت هیمەتیان بەرزتر دەبێت و دەکەونە کار بۆ سەرخستنی حەق و حەقناسان بەرامبەر بە ناحەقی و ناحەقویستان. بەشێکی تریش ڕۆحی دۆڕان لە ناخیان چەکەرە دەکات و بێئومێدی ڕویان تێدەکات، هەر بۆیە خەڵکی تریش سارد دەکەنەوە و لەوانەیە بکەونە پاڵ ناحەقیشەوە. بەشەکەی تریشیان ئەوانن کە هیوا دەخوازن بەڵام کار بۆ بەدیهێنانیان ناکەن و تەنیا وەک تەماشاکار لە ئاست ڕووداوەکان دەمێننەوە. دەرگا بەسەر خۆیان دادەخەن و دەڵێن حەقمان بەسەر ئەوە چییە بە لێکدانەوەی خۆیان ئاسوودەیی لەوەدایە وەکو کردەواری گوتەنی کڵاوی خۆت بگرە و بانەی بە. خاوەن ئەقڵی ئاسوودە ئامانجێکی ڕوونی نییە. تموحێکی تموحێکی نیە هانی بدات، غیرەتێکی نیە بیجوڵێنێت، ئیڕادەی لاوازە و بەدوای بیانوودا دەگەڕێت، قسەی زۆر و کردەوەی کەمە، ئەوە دەڵێتەوە کە لە بەرژەوەندیدایە، جدیەت بە ژیانیەوە دیار نیە و زۆربەی کات بەرگەی بەرپرسیارێتی ناگرێت. کاتێک ئەبو سەعیدی واستی سەردانی ئیمام ئەحمەدی کوڕی حەنبەلی لە زینداندا کرد، لەو کاتەدا تووشی ئەو میحنەتە هاتبوو، بەر لەوەی بکەوێتە بەر ئەشکەنجە لەکاتێکدا خەڵکی لە دەرەوەی زینداندا بوون و چاوەڕوانی ڕای ئیمام بوون، پێی وت، ئیمام، تۆ پیاوێکی ماڵ و منداڵت بەسەرەوەیە و پاساوێکت هەیە، چی دەڵێن، بە قسەیان بکە. ئیمام وەرامی دایەوە و فەرمووی، ئەبو سەعید، ئەگەر ئەوە عەقڵت بێت، بۆ خۆت ئاسوودەیت. بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیە ئاتینە کۆتایی ئەڵلقەی ئەوجارەشمان بە هیوای سوودمەندبوون و ناوازەبوون لەم بابەتە تاکو دیدار بەخوای گەورەتان دەسپێرین کە سپاردە زیا ناکات پێتان دەڵێین ئەسەلام و عەلەیکم وەڕەحمەت اللهی وبرکاته